شەهرەزاد گێڕایەوە کە کانماکانم شعرانەی بۆ جاری دووەم بیست تێگەیشت کە بێژەرەکەی عاشقەکە وەکو خۆی خەمناک ئەم چۆن توش بووە ئەویش هەروەها لە دڵی خۆی داوتی بەڕاستی ئەمە ئەو کەسەیە من بۆیە گەڕام و هەرزوو هۆگری یەکترەبین بۆ ئەم تەنیاییەم باشە بۆیە هاواری کرد ئەی ڕەوتەنی شەوانی ئەنگوستە چاو لێم نزیک بەوە بەسەرهاتی خۆتم بۆ بگێڕەوە ڕەنگە یارمەتی دەری ئەو بەڵایەت بم کە توشت بووە کە خاوەن دەنگە کامەی بیست پرسی ئەی ئەوەی پەیمانەدەی گوێ بە چیرۆکم بدەی مرۆڤی باستیاری یا جنۆکەی شاخداری بیست ڕۆژە ئەڕۆم بەڕێوە لەم دەشت و ئا لەم چێوە نە سوارێ نە ڕێبوارێ کەسم نەدی بە پێوە کان ماکان کامەی بیست بەخۆی وت ئەمیش هەمان بەسەرهاتی منی هەیە چونکە منیش بیست ڕۆژە کەسێکم نەدیوە وا باشە بێدەنگی لێ بکەم تاکو ڕۆژە بێتەوە ئەم لەم سێ و دووەی خۆی دابوو کە دەنگەکە دیسان هاواری کردەوە ئەی دەنگ گەر جنۆکەیت بڕۆ بەڕێ خۆتەوە گەر مرۆڤشی لێرە بمێنەوە تاکو ڕۆژە بێتەوە ئیتر ئەو شەوە هەرشی عریان بۆیە خوێندەوە و بەسەر یەک داگریان کە ڕۆژ بۆوە دنیا ڕووناک بۆوە لاوێک هاتە سەر کان ماکان ڕوانی لاوێکی بی ساڵانە جلێکی شڕی لە بەردایە شمشێرێکی ژەنگاوی بە پشتێنیەوەیە ئەمجا پێیوت ئەی لاو ئەوە تۆ کێیت خەڵکی کوێیت لەکام تیروهۆزی عەرەبە دەشتێکە کانیت کە ئەوە پاڵەوانیت و بەم شەوە زەویت بە کۆڵۆ گرتووە و ناترسیت ئەم کاری تۆ کاری شۆڕە سوارانە ئێستاش گیانی تۆ بەدەستی منە بەڵام منەت کەمە هاوڕێی خۆم ئەبێت تۆیش پەزێرای من کەی کان ماکان کان بێ چاو ڕوێی لێبینی زانی ئەمە چاوی بڕیوەتە شتومەکی بە زمانێکی شیرین و نیانیوتی ئەی پیاوچاکی عرب تۆ کەم تەمەنیم وەلاوەنێ پێم بڵێ بەدەم وتنەوەی ئەم هۆنراوانەوە چیەکەی بەم بیابانەوە بۆچی تۆ چیت کە ئاوا فرمانە دەی بەسرمدا پەزێرەیت بکەم ئەویش وتی من سەباحی کوڕی ڕەماحی هەمامم خەڵکی وڵاتی شامم کچە ئامۆزایەکم هەیە ناوی نەجمەیە کاتی خۆی مامم پەیمانانی بە باوکم داوە کە کچەکەیم لێمارە بکە دواتر باوکم مرد مامم منی بەخێو کرد بۆیە لە شار دەرچووم تاکو بکەومە شوێن کاروانیەکی بازرگانی تاکو هەڵکوتمە سەریان هەموویان بکوژم ئەمجا بارەکان بۆ مامم بنێرم ئەی باشە بەسەرهاتی تۆ چییە نەگبەت کان ماکان وتی بەسەرهاتی منیش وەکو بەسەرهاتی تۆیە بەڵام کێشەکەی من زۆر ترسناکترە لە کێشەکەی تۆ چونکە ئامۆزاکەی من کچە شایە نایدەن بە کەسێک شاو شازادە نەبێ سەباح وتی ئەی بزڕکێنیت ئەگەر نا شێوەی شازادەی بە ڕوخسارتەوە دیار نییە تۆش چڵیتی کان ماکان وتی پیاوی باشی عرب ئەوەی چوو چوو ناوم کانماکانە کوڕی زەولمەکانم، ئەویش کوڕی شاعمەری کوڕی نوعمانە کە خاوەنی بەغدا و زەوی خوراسانە. زەمانە شەقی تیاڵداین، ئەوە بوو باوکم مرد و شا ساسان چووە شوێنی، منیش نەمهێشت کەس بمبینێ و لە شار هاتمە دەرەوە. ئەوە بیست ڕۆژە بەڕێوەم، لە تۆ زیاتر کەسی دیم نەدیوە، لەبەرئەوە بەسەرهاتی هەردووکمان وەکوو یەکە. ئەمجا سەباح هاواری کرد وتی خۆشی لە خۆم. کە ئاوا کوڕە شایەکم دەست کەوت لە جلوبەرگی خوێڕیەکاندا پێشم کەوە دیارە پارێکی چاکت بە ناو چاوانەوەیە ئێستا بەرە وڵاتی خۆتت ئەەکەمەوە و سەرانەیەکی باش لە مامەت لە تۆڵەی تۆدا وەرەگرم کان ماکانی ژووتی کاری وامەکە چونکە بە پولێکی قەڵب منیان ناوێ چونکە من کەسێکی هەژارم کەم و زۆر هیچم نییە وەرە با لە عێراق دەربچین دەستی یەک بگرین و بڕۆین سەباح کامەی بیست تون بوو تێی خوڕی وتی سەگە پیس ئەوە چە لە حانم لەگەڵەکەی پشتم تێبکەدەی با نەکەومە لێدانت کە ئەنماکان وتی چۆن پشت تێبکەم بێویژدان خوردەی عەرب بەم شێوە نییە خۆمنت لە گۆڕپانی جەنگدا تاقی نەکردوتەوە کە ئاخۆ ئازامیان ترسنۆک سەباح بزێک هاتە سەر لێوانی وتی چەند سەیرە تۆی مناڵی کەم تەمەن چەندە قسەکانت قەبن چونکە ئەمە قسەی پاڵەوانانە چیت لە ویژدان داوە کان ماکان وتی ئەگەرەتەوێ بمکەیتە کۆی لی خۆت فەرم و جلو بەرگت سوک بکە و شمشێر فرێدە و وەرە مەدانم هەر کەسێکمان زاڵ بووین دۆڕە و ئەیکەینە کۆیلە سەباح بە پێکەنینەوتی وا دیارە ملت لە شمشێرە سویت ئەم جا شمشێرەکەی فرێدا و قەڵمبازێکی دا و دای بەلای کانماکاندا چەند پەلامارێکی یەکتریاندا دەشتەکی زانی کە کانماکان بەتوانایە پێەکانی زۆر تند لە زەوی هەروەکو کێو ئەچەسپن زانی کە سەرکەوتو نابێ لە دڵی خۆی داوتی خۆزگە بۆی دانەبەزیمایە، بموتایە شەڕە شمشێرت لەگەڵەکەم، لەو کاتەدا کانماکان هەردوو مەچەکی گرت و ڕایوەشان، دەشتەکی هاواری کرد دەستم بەربدە، ئەویش گوێی بە قسەکانی نەدا و بڵندی کردەوە ویستی فڕێبداتە ڕووبارەکەوە، سەباح هاواری کرد ئەوە نیازی چیت هەیە؟ ئەویش وتی ئەمەوێت فڕێت بدەمە ڕووبارەکەوە تا بتباتەوە بۆ ڕووباری دیجلە تا دیجلش بتباتەوە بۆ ڕووباری ئیسا ئەویش بتخاتە ڕووباری فڕاتەوە لەوێشەوە بۆ وڵاتی خۆت تاکو و خێڵەکە دویژدان و هاوڕێتیەکەت ببینێ سەبا حاواری کردەی پاڵەوان تۆ دووری لە تاوان بمبەخشە بە باو باپیرانت کانماکان لە سەرسنگی لا چوو ئازادی کرد. سەباح سەیرێکی شمشێر و قەڵغانەکەی خۆی کرد، کان ماکان ڕووی تێ کرد وتی، گەر لەسەر پشتی ئەسپێک بوویتایە، ئەسپت غاردایە، بەو شمشێرەت پەلاماری منت بدایە، ئەتوانی منت بکوشتایە، ئێستاش نەچووە. ئاواتەکەت جێبەجێ بکە. بێنە قەڵغانەکەم بەرێ، تۆش شمشێرەکە دەست بەرێ، ئەکەوینە شەڕ و. بێنەو بەرێ یان ئەمکوژی یان ئەتکوژم. سەباح قەڵغانەکەی هەڵدایە بەردەمی کەوتە پەلاماری کانماکان ئەویش قەڵغانەکەی بەدەستە ڕاستەوە گرت و کەوتە بەرگریکردن لە خۆی سەباحش کەوتە وەشاندنی شمشێر تاکو و دەستی ماندوو بوو کە کانماکان بە ماندوو بوونەکەی زانی پەلاماری دا و بە زەویدادا شمشێرەکەی لێ سندوو هەردوو قاچی ڕاکێشا و بەرە ڕووبارەکە سەباح هاواری لێ هەستا ئەی پاڵەوانی بەتوانا شێر لە مەدانە ئەتەوێت چیم لێ بکەی کان ماکان وتی کاتی خۆی نەموت بەو ڕووبارەدا ئەتنێرمەوە بۆ ماڵی باوکت تا هێندە خەمی تۆ نەخۆن ئەمجا سەباح دەستی کردەگریان وتی ئەی پاڵەوانی مەچە قەویلە مەم کوژە و لای خۆت بمکە بە کۆیلە بەم شعرانە کەوتە پاڕانەوە بێ کەس و بێ دەر وای ئاوارە خۆم مردووی بێ نازی ئەم هەوارە خۆم جۆرێ ئەمنێژن کەس پێم نەزانێ شەهیدی دەستی ئا ئەو یارە خۆم ئەمجا کانماکان لێی پرسی پەیمانم ئەدەی تێ ببیتە هاوڕێم لەگەڵ مابی هەرچۆن بگەڕێم قسەم ناشکێنی و دەست بێنی تەڕێم سەباح خێرا وتی بەڵێ پەیمانە دەم کە هەستایە و سەر پێویستی دەستی ماسوکە بەڵام ئەم نەیهێشت ئەم جان نانەبەرەکەی کردەوە سێ کولێرەی جوێی پێبوو لە بەردەم کانماکان داداینە لەسەر لێواری ڕووبارەکە دانیشتن و نانیان پێکەوە خوارد ئەم جاد دەست نوێژیان هەڵگرت و نوێژەکانیان کرد کەوتنە جێڕانەوەی بەسەرهاتیان بۆ یەکتری کانماکان لی پرسی تۆ ئەتەوێ بۆ کوێ بچی سەباح وتیەی ئەمەوێت بێ سەرێشە بچمەوە بۆ بەغدا ئەمجا کانماکان ڕێگەی بەرەو بەغدای پیشاندا و خواحافیزی لەکرد کە ئەو ڕۆشت ئەمیش لە دڵی خۆی داوتی بەڵام من نابێ مایە پوچ بگەڕێمەوە خوایار بێ خوا دەرویەکم لێکاتەوە ئەمجا دوو ڕکات نوێژی شوکری کرد و لە کڕنوشدا نزای خوای کرد ئەی ئەو خوای باران ئەبارێنیت لەسەر بەردی ڕق ڕۆزی بۆ کرم دێنیت خوایە ڕۆزی منیش بدا ئەمجا خەمی ڕێگا دایگرت نەیەزانی بەرەو کوێ بڕوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو سوارێکی لە دوورەوە بینی کە بە گران خۆی بەسەر ئەسپەکەیەوە بۆ ڕاگیرە کرا، ئەمیش هەستایە سەر پێ و چاوەڕوانی بوو، درەنگانێ گەیشتە لای ئەم، کە هەر وەکو بریندارێکی سەخت بێت و چاوەڕێی گیان دەرچوون بکا. کە گەیشت بە کانماکانی وت، پیاوی چاک بە، بمکە هاوڕێی خۆت و قومێ ئاوم بدەرێ، هەرچەندە زانم ئاو خواردنەوەی خوێن لەبەر ڕۆیشتوو زۆر خراپە، ئەگەر زیندوو بوومەوە پاداشتی ئەم چاکەت ئەدەمەوە گەر مردیشم ئەوە تۆ چاکەی خۆت کردووە ئەسپێکی لە ژێردا بوو زمان لاڵ بوو لە ئاستی وەسفکردنیدا چوار پەلی ئەدوت مەڕمەڕە و لە زەوی چەقیوە کە کانماکان ئەسپەکەی سەرنجدا لە دڵی خۆی داوتی ئەمە ئەسپێک نییە بە ئاسانی دەست بکەوێ قومێ ئاوی دایە ئەمجا چاوەڕێی کرد بحەوێتەوە دواتر لی پرسی چێ ئەمەی بەسەرهێنایت ئەیژوتی ڕاستەکەیت پێڵم من دزی ئەسپی ڕەسەنم شەوانە ئەسمە دزینی من غەسانم دزی ئەسپانم ناوبانگی ئەم ئەسپەم بیست بوو ئەمە ئەسپی شا ئەفرەیدونە پاشای وڵاتی ڕۆم ناوی نابوو قەیت و لە شێت بۆ ئەم ئەسپە سەفرم کرد بۆ قوستەنتنیە کەوتنە چاودێریکردنی ڕوانیم پیرێژنێک دەرکەوت ناوی شەواهی بوو خەڵکی زۆریان ڕێز لێنا دەستی ڕۆشت بەسەر ئاسنە و فێڵاوی ناوبانگی هەبوو دەکۆی لە چاودێری ئەم ئەسپیانە کردو هەمیشە لە دەوروبەری بوون پیرێژنە فێڵاوی بەرەو بەغدا و خوراسان بەڕێکەوت بۆی بچێتە لای ساسانشا بۆ ئاشبوونەوە منیش بە ئومێدی دزینی ئەسپەکە شوێنیان کەوتم بەڵام کۆیلەکان هێندە بە ئاگا بوون لەو ئەسپە کە من نەمەتوانی بیدزم تا گەشتنە ئەو وڵاتە منیش خەمی ئەوم لێهات کە بچنە بەغداوە ئیتر لە دەستم دەرەچێ بۆیە لە پیلان کێشاندا بووم بۆ دزینی ئەسپەکە کە تەپ و تۆزێکی فرەم بینی بڵند بۆوە کە نزیک بوونەوە ڕوانیم پ شۆڕە سوارن لەو ڕێگرانن کە کاروانەکان ڕوتەکەنەوە سەرکردەیەکیان هەیە پاڵەوانە پاڵەوان با زۆڵە سور ناوشان پان ناوی کهر داشە ئەڵێ شێرە یان هەڵۆ و باز و واشە هەڵی کوتایە سەریان سەعاتێکی نەبرد دە کۆیلەکەی قۆڵ بەس کرد و پیرێژنەی دا پێش ئەسپەکەشی لێ سندن منیش لە دڵی خۆم داوتم منیش مایە پوچ بووم وا بە خاوەنی هیچ نەبووم بۆیە ئارامانە سەیری ڕووداوەکەمە کرد گوێم لێبوو پیرێژن دەستی بە گریان کردوتی ئەی پاڵەوان شێری بێشەڵان بە نیازیت چی لەم پیرێژنە و دەکۆی لێ بکەیت خۆ ئەوە تا دەستت بەسەر ئەسپەکە داگرت ئێدی پیرێژنە فێڵاوی هێندە زمانی شیرین بوو لەگەڵ کە هەرداش تا ڕازی کرد پیرێژن کۆیلەکانی ئازاد کردو ئەسپەکەیدا پێش ئەوە منیش هەر بە دوای ئەسپەکەوەم دواتر هەلم قۆستەوە سواری ئەسپەکە بووم و هەڵاتم ئەوانیش کەوتنە دووم چەندین جار نزیکم بوونەوە و تیربارانیان کردم هەرچەندە ئاوا بە سەختی پێکرام و بریندار بووم بەڵام خۆم بەسەر ئەسپەکەەوە گرت و لە دەستیان ڕزگار بووم ئەوە سێ ڕۆژە نەنان و نەئاوم خواردووە هەر غارەکەم تا ئەو بوو یارمەتیت دام تینوێتی منت شکان بەڵام تۆ ئەبینم ڕوت و ڕەجاڵیت تۆ چیت خەڵکی کوێیت بەرەو کوێ ڕۆیت لەوە چێ خانەدان بیت و لێت قەوما بێ ئەمیش وەڵامی دایەوە کانماکان کوڕی شازەولمەکان کوڕی شاعمەری کوڕی نۆمان هەتی کەوتم باوک مرد پیاخراپێک بۆ پاشا و جێی باوکمی گرت دزەکە دڵی بۆی نەرم وتی تۆ لە بنەماڵێکی مەزنی خانەدان و نگینداری لە پیاوە ناودارەکانی سەردەمی خۆتیت وەرە پیاوی چاک بە لە پاشکۆمە سواری ئەم ئەسبەب بە بمگێنە وڵاتی خۆم تاکو ماوم سوپاس گوزارم گەر مردیشمەوە خوا لەو دنیا پاداشتی ئەم چاکێت بداتەوە و ئەم ئەسپەش بۆ تۆ بێت لە کەسێکی دیکە باشترە کان ماکانەوتی تاکو بتوانم یارمەتی دەدەم ئەگەر تۆم بە کۆڵی خۆم هەڵگرتووە درێغیت لێ ناکەم خۆم بە پیاوێکی خێرەومەن ئەزانم و چاویشم نەبڕیوەتە ئەسپەکەت ئەگەر تەمەنیشم بخەمە پێناوت بە زۆری نازانم دەیپش بەخوا با بڕۆین ویستی بخاتەوە سەر پشتی ئەسپەکەی پێیوت پەلەم لێ مەکە. ئەمجا هەردوو دەستی کردەوە و چاوانی نوقاند و شایەتمانی هێنا وتی، یاخوای مەزن، لێم خۆش ببە، هەر گەورە لە گوناهی گەورە خۆشە بێ. ئەم هۆنراوەی وت، وڵاتان گەڕام، زوڵم و زۆرم کرد. لە بەدمەستی دا ژینم بەسەر برد لە ئەستێرم دا بۆ ئەسپ دزین چەند کەلاوەم دی ماڵ بوون دا تەپین دەردم گرانە و تاوانم گەورە بەی دەستی کردوم زەمانە و دەورە ئەم ئەسبە بۆ من بەخەمێ بووە بە ئاوات مەرگی خۆمم خواستووە بە ئەسب دزین ژینم بردەسەر بۆ ئەویش مردم ئاوایە قەدەر ئێستاش بەرهەمم هەژارێ بردی سەیرە کێ بردی عجیب چێ کردی ئەمجا چاوانی لێکنا هەناسەیەکی قۆڵیەڵ کێشا و مرد کان ماکان هەستا و گۆڕێکی بۆڵکەند و ناشتی ئیدی دڵخۆش بوو بەو ئەسپە لە دڵی خۆی داوتی کەس نییە ئەسپی ڕەسەنی وای هەبێ شەهرەزاد گێڕایەوە لەو لایشەوە ساسانشا بیستەوە کە دندانی گەورەوە زیر لە ژێر ڕکێفی دەسەڵاتی ڕۆم دەرچوە و نیوەی سوپای وڵاتیشی لەگەڵدایە سوێندیان خواردووە کان ماکان نەبێ مل بە هیچ پاشایەکی دینادەن سوپاکەیش پەیمانانی بە دندان داوە بەرەو دورگەکانی هند و بەبەر و وڵاتی سۆدان ملیان ناوە لەگەڵ سوپای وڵاتی دەریای زاخریش کۆبوونەتەوە کە سوپایەکی زۆر مەزنە ئەم وەزیرایەوێ بەغدا بگرێت و هەر لایەک سەرپێچی بکە لە ناوی بەرێ سوێندیشی خواردۆ شمشێر ناکاتەوە بە نێو کالان تا بە پاشا نەبێتەوە کانماکان شا ساسان کەمەی بیست نوقمی دەریای بیرکردنەوە بوو پەژارە دایگرت، ناچار کەوتە بەخشینەوەی پارەی وڵات بەسەر سەرکردەکان و گەورە بەرپرسانی خۆیدا، ئاواتی شێخواست کانماکان لەلای بوایە، تاکو بە سامانی زۆر و زمانی شیرین لە خۆی نزیک بکردایەتەوە. کانماکانیش کە ئەم هەواڵەی لە بازرگانان بیست، هەر بەغار بەو ئەسپە ڕەسەنە نایەبەوە چووە شاری بەغدا. کە ساسان شا گەڕانەوەی کانماکانی بیست بە پەلە پیاو ماقوڵانی ئامادەی پێشوازی ئەو کرد، هاوڵاتیانیش بەخێریان هێنا. خزمەتکاران و کۆیلە خەساوەکان هەواڵی گەڕانەوەی کانماکانیان بە دایکی گەیاند، ئەویش بەرەو ڕووی کوڕەکەی چوو. ناوچەوانی ماچ کرد کوڕەکەی وتی دایە گیان ڕێم بدە با بچمە خزمەتی مامم چونکە پیاوەتی زۆری لەگەڵ کردووم خەڵکەکەیش سەراسی مەبوون بە بینینی ئەو ئەسپاڕە سەنە و مقۆم خۆی ئەوەیان بوو کە کەس نییە ئەسپی وا چاکی هەبێ کان ماکان چۆ کۆشکی شاساسان ئەویش لەبەری هەستا کان ماکان دەست و پێی ماچ کرد شایش سەری ماچ کردوتی یاخوا بەخێر بێی کوڕی خۆم بڕوا بکە ئەو ماوەی لێرە نەبوویت جێم بە خۆم نەگرت سوپاس بۆ خوا کە سەلامەتی کە ئەسپەقەی تولی بینی ناسیە و بیری کەوتەوە کە لە ساڵانی گەمارۆدانی ڕۆمدا لە ژێر باوکیدا بووە پارساڵ ئەو ساڵی کە مامە شرکانی تیاکوشدا بۆیە وتی گەرباوکت لێرە بواە هزار ئەسپی لە پارسەنگی ئەم ئەسبەدا ئەدا بەسپاسەوە ئەم دیاریم لێوەرگرتی و بەخشیمەوە بەخۆت چونکە شایستەی تۆی شۆڕە سوارە کە لە وێنەت کەمە ئەمجا فەرمانی داسپەکەی خۆی بۆ تاقەت بکەن یەکێ لە کۆشکە گەورەکانی بە دیاری بدەنێ ئەمجا پارە و سامانێکی زۆری پێبەخشی و ڕێزێکی فرەیگرت چونکە زۆر لە هەڵگەڕانەوەکەی دندانی گەورەوە زیرە ترسا ئەمجا چووە کۆشکی خۆی و دایکیشی هێنایە لای خۆی و ڕێزی گرت دایکیشی سوپاسی خوای کرد دواتر باسی پیرێژنە فێڵاوی بۆ کرد کە چۆن مام و باپیرەی کوشتووە بۆیە کان ماکانوتی کەواتە پێویستە تۆڵەی خوێنیان لێبسەنمەوە بەڵام قەزیفەکان زۆری پێخۆش بوو بە گەڕانەوەی کانماکان ئەمجە کەوتە سکاڵا لە باوکی کە کاتی خۆی لە ئامۆزاکەی خۆی مارە نەبڕیوە کەنیزەکان کە گوێیان لەم سکاڵایە بوو یەکێکیان چوە لای ساسان شاو ئەم سکاڵای کچەکەی بۆ جێڕایەوە ئەویش تووڕە بوو شمشێری لێ هەڵکێشا ویستی کچەکەی کوژێ نووسەت و زەمانی دایکی بەسەریا هات و بە شاساسانی وت بۆ خاتری خوا کاری وانەکەی چونکە دواتر ئەم هەواڵە ئەویش وتی ئەبێت کانماکان تووشی بەڵاک بکەم نە لەسەر زەویدا جێ بێتەوە نە ئاسمان سێبەری خاتە سەر کە ئاوا ئێستاکە ڕێزیەگرم لەبەر هاوڵاتیان و مەملەکەتەکەیە بۆی هاوڵاتیان نەبنە هەواداری کانماکان لەمە دووە ئەیبینی ئەمجا ڕۆشتە دەرەوە لەو لایشەوە کانماکان ڕۆژی دووەمیش چۆ لای دایکی پێیوت دایە گیان بەنیازم ڕووبکەمە ڕێگرتن و بازاری ئەسپ و کاسپی کەنیزەک و کۆیلە بۆی دەوڵەمەند ببم حاڵم باش بێ ئەوسا داوای کچە ئامۆزام لە مامە ساسان مەکەم دایکی پێیوت کوڕەکە ماڵی کەس بە کەس حەڵال نییە ئاگاد لە خۆت بێ کان ماکان وتی هەرگیز لە قسەی خۆم پاشگەز نابمەوە مەگەر بە مردن ئەمجا خواحافیزی لە دایکی کرد و دەم و چاوی هەڵپێچا و سواری قەیتول بوو کەوتە غار بەرەو دەرەوەی شار لەوێ سەباحی کوڕی ڕەمامی هاوڕێی بینی چووە نزیکی و سلاوی لێ کرد سەباح پێی وت براکەم ئەم ئەسپ و جلوبەرگ و شمشێرت لە کوێ بوو خۆ من هەر شمشێر و قەلغانێکم هەیە کان ماکان وتی ڕاوچی بە هێندەی نیەتی خۆی نێچیر دێنێتەوە دوای ئەوەی لە تۆ دابڕام بە سەعاتێک بەختیاری ڕووی تێکردم ئێستاش نیەتت سافکە و لەگەڵ مۆرە و با ئەو سەحرای ببڕین ئەو ژووتی بەو خویە تا من بمێنم هەر بە ئاغام بانگە دەکەم ئەمجا ئەسپەکەی بە دوای خۆیدا بەکێش کرد و کالانی شمشێرەکەی بە پشتەوە شمشێرەکە بە سەرشاندا دابوو کان ماکانیش بەدوایدا چوار ڕۆژ بەڕێوە بوون کە خواردنیان ڕاوکردنی ئاسک و برژاندنی گۆشتەکەی بوو خواردنەوەشیان لە کانیاوەکان بوو ڕۆژی پێنجەم بە گردێکدا سەرکەوتن کە لە دۆڵەکەی بەردەمیدا تاڤگە و ڕووبار مێرگ و وشتر مانگا و مەڕ و ئەسپێکی زۆری لێبوو کە کانماکانی دڵخۆش کرد بۆیە بە سەباحی هاوڕێوت دەی بادا بە زیینە ئەو دۆڵە بیبین ئەو سامانی ئاژەڵە مۆڵە با پەلامار بدەین بیکەین بە قریوە بەشی بکەین نیوە بە نیوە سەباح وەڵامی داوتی ئاغام لەم دۆڵەدا خەڵکێکی زۆری لێە هەموو پاڵەوان و جەنگاوەرن گەر پەلامار بدەین هەڵمانە بڕن دەرباز نابین سەرمانە بڕن کان ما کان دایە قاقای پێکەنین و بۆی دەرکەوت کە سەباح زۆر ترسنۆکە، ئەوی جێهێشت و بە گردەکەدا شۆڕ بۆوە بە نیازی پەلاماردان کەوتە هاوارکردن و شعر وتن. نەوەی نوعمان و کوڕی تەنگانەین، دایم ئامادەی ئا ئەم جەنگانەین، هۆزێکین هەڵچووین کپ نابینەوە، دوژمنی سەختی ئەو زۆردارانەین. دیدەی هەژارمان هێندە نابینایە، مردن نەبینە ئاوا شێرانەین. پشتمان بەخوایە نزایەوەکەین بەورەی خۆمان پشت بەو یەزدانین ئەمجا کەوتە ڕیزبەنکردنی وشترەکان و ئاژەڵانی دیودا پێشخۆ ئەمجا کۆیلەکان بە شمشێر و ڕمی درێژ و تیرروکەوان نێزە و قەلغان بۆی هاتن بەڵام چونکە ئەم سوار چاک بوو هەمویانی بەزان دواتر جەنگاوەرێکی تورکی لێ پەیدا بوو بانگی کردە کانماکان نەگبەت چۆن ئەتوانی ئەم ئاژەڵانە بدەیتە پێش ئەمانە هی پەنج پاڵەوانە کامیشا یاخین لەو پاشایانە ڕێگری تایبەت کاری ئەوانە نیشان شکێنن تیرانداز و شمشێروەشێنن ئێستاش کە لێرە نین ئەوە سوێندیان خواردووە کە تاکو و ئەسپەکەیان کە لیان فرێنراوە بەدەست نەهێنەوە ئێرە بەجێ ناهێڵن ئەگەر ئەو ئەسپە بگەێنرێتە ئەو پەڕی دنیا ئەیهێنەوە کانماکان کەمەی بیست هاواری کرد ئەو ترسنۆکانە ئەو ئەسپەی بۆیە گەڕێن ئەم قەیتولەیە کە لە ژێرمایە فەرموون لێم بسەنن. ئەمجا چرپاندی بە گوێی قەیتولدا و کەوتە شمشێر وەشاندن. یەکەم جار پەلاماری جەنگاوەرەکەیدا و کوشتی، دووەم کەس و سێم جەنگاوەری بۆ چوو شمشێری دا بە قەبرغەیدا و گورچیلەی خستە سەر زەوی. کەوانی تر ئەو پاڵەوانبازییان بینی زۆر ترسان. ئەمجا شوێنیان کەوت و شیڕاندی بە سەریاندا. ترسنۆکانە، ئەو ئاژەڵانەم بۆ کۆبکەنەوە و بیدەن پێش با بیانبەم. ئەگەر نا،